پێنج هەر دەرگایەک بە جۆرێ دەکرێتەوە چوارەمین شەو بوو کە زیندە حکایەتی بۆ بەندیەکان دەکرد ئەو شۆش بەندیانی قاوشیەک لەوانی دی زووتر هاتنە ژوورەوە و مەئمووران مژووڵی ژماردنی بەندییەکان بوون. شەوانی زیندان تاڵ و غەمناکە. کۆمەڵە مرۆڤێکی بێ چارە و نائومێد، بە سیمای پڕ لە غەم و داخەوە، هەر یەکەیان لە سووچێکدا دانیشتبوون و ئەژنۆیان لە باوەش گرتبوو. لە قاوەشی یەکدا بەندییەکان کەرەسەی شێویان ئامادە کرد. چرایەکی کز بە بن میچەکەوە هەڵواسرابوو کە بە حاڵ ژوورەکەی ڕووناک دەکردەوە. لە ژوورەوەدا کترییەک ئاو دەکوڵا و قۆرییەکی دووکەڵاوی بە سەرەوە بوو. بۆنێکی پیس و ناخۆش لە ئاودەستەکەوە دەهات، بۆنی ئەو پیازەی کە لەسەر پەرەمێزەکە سووریان دەکردەوە، تێکەڵ بە بۆنی ئاودەستەکە دەبوو، تەبیعاتی بنیادەمی تێک دەدا. دەنگی خشەخشی سۆڵی کۆمەڵێک کە بە ڕاڕەوەکەدا هاتوچۆیان دەکرد، دەگەییە گوێ. چەند بەندێک بە پارچە ڕۆژنامە ئاگری نێو مەقەڵەیەکیان باوەشێن دەکرد. شاگرد ئاشپەزێک بە دەنگی بەرز هاواری دەکرد. لۆبیای گەرم پیاڵەی بە لیرەیەک. ڕدێن سپی قاوشەکە زیندەی گاز کرد. وەرە نانەکەت بخۆ. زیندە وەکو بێ دەسەڵاتێکی نیوە مردوو لە کەنار سفرەکەدا دانیشت. بە پەلە شیوەکەیان خوارد و سفرەکەیان پێچایەوە. پێش ئەوەی چای ئامادە بێ یەکێک لە بەندیەکان گوتی، کوڕگەڵ بێدەنگ بن. زیندە دەیەوێ دەست بە حیکایەتەکەی بکا. وەک بڵێی تەواوی بەندیەکان چاوەڕوانی ئەم پێشنیارە بوون، هەرکەس وازی لە کاری خۆی هێنا و لەسەر جێگاکانیان دانیشتن. زیندا هەناسەیەکی قووڵی هەڵکێشا. دەیویست بەو ئاهە ئاگراویە تەواوی خەم و دەردەکانی هەڵڕێژێ. ڕدێن سپی قاوشەکە گوتی. ڕۆڵە قسان بکە، با بزانین ئاقیبەتی کارەکەت بە کوێ گەی. زیندە سەری لەقان بە چاوان دەیڵێم ئەگەرچی بەم زوانە حکایەتەکەم تەواو نابێ وەلێ بەلای کەمەوە باری سەرشانم سوک دەبێ ئیستێکی کرد و پرسی ئەرێ گەی بووینە کوێ یەکێک لە بەندەکان دەست بەجێ وەڵامی دایەوە گەینە ئەو شوێنێکە دەستت بەڕاکردن کرد دوو دوو پێپلیکانەکانت دەبڕی بۆ ئەوەی ژمارەی فیلەکەت دەنێ ڕاستە بەڕاکردن لە دایرە هاتمە دەرێ دەمویست تا دەوام هەڵنەگیراوە ژمارەکە وەرگرم و بیهێنم، لەسەر جادەکە چاوەڕوانی تاکسیەکەم کرد، بەڵام کوا تاکسی؟ کام شوفێری شیرپاک و حەڵاڵزادە بۆ منی ڕادەگرێ؟ تا ئافرەتی قژکۆک و پیاوانی شیکپۆش وەستابن من سوارناکەم. هەرچەندە دەپاڕامەوە هاوارم دەکرد، جنێوم دەدا گوێیان لێ نەبوو شەکەت بووم دوای نیو سا شفێرێکی بەوێڵ کە دڵی پێسووتابووم ڕایگررت و پرسی بۆ کوێ گوتم دەچمە باژێ ڕی کافرۆشەکان بە ئیشارەی سەر گوتی سەرکەوە دەستم برد دەستکی دەرگاکەم گرت و بامدا بەڕاستدا بە چەپدا بە جۆرێ بام دەدا ئەگەر پۆڵاش با دەچەمی کەچی دەرگای پیرە تەکسی نەجووڵە دەستم بە بۆڵە بۆڵ کرد شفێرەکە گوتی ئەوەش دەکەی دە سوار بە دەی گوتم برادەر دەرگاکە ناکرێتەوە ئاخر چۆن سوار بم بەلای چەپا بایدا بابە گیان بامدا ناکرێتەوە ئەرێ دەرەی نانن نەخواردووە تون بایدا لەم کاتەدا کۆمەڵە گەنجێکی بێکارە ئەو گەنجانەی کە هەمیشە سەری کۆڵان و خیابانەکانیان گرتووە کە چاویان بەم دیمەنەکەوت دەستیان بە گاڵتەکردن و پەلار هاوێشتن کرد تێک ڕاهاواریان کرد بای بدە بابە گیان بای بدە بە جۆرێ بای بدە کە بابت بە چاو ببینی لە لایەکەوە لە دەنگە دەنگی گەنجەکان و لە لایەکی دیوە لە داخی دڵی خۆمدا تەواو شێت و دینگ بوو بووم هەرچەند هێزم بەبەر خۆ دەدا و دەستی دەرگاکەم بەم دی و بەو دیودا بادەدا دەرگاکە ناکرایەوە شفێرە کە لە پشت ڕێبوارەکەی تەنیشتەوە دەستی درێژ کرد و گوتی تۆ دەڵێی ڕاست و چەپت لێ گۆڕاوە سیرکە سیرکە با بەلای کەمەوە فێر ببی بە پەنجەیەک دەسکەکەی بەرز کردەوە و بایدا. دەرگاکە تەقەیەکی لێوە هات و کرایەوە. بە پەلە خۆم خزاندە ژوورەوە، لە شەرمەزاریدا دەنگم دەرناهات. شوفێرەکە کەوتە خوتە و بۆڵە. لەبەر خۆیەوە دەیگوت، خوایە، لەم دونیایەدا چەند جۆرە خەڵقەندەت هەیە؟ زۆر شوکر خوایە کە ڕزقی ئەم بنیادەمە بێ باشارانە دەدەی. یەکێک لە ڕێبوارەکان لە دوای شوفێرەکە هەڵیدا، حەقتە! ئەم گەنجە هێشتا چەپ و ڕاستی خۆی ناناسێ. کابرایش فێر کە دیتی یەکێک لە ڕێبوارەکان پشتگیری دەکا، پتر شوولی لێ هەڵکێشا و گوتی، منی بێچارە دەبێت دەرسی ڕێبوارەکانیش بدەم، بابە گیان ئەم ئۆتومبێلە خاریجیانە لە گوڵ ناسکترن، نابێ زۆرانبازی لەگەڵدا بکرێ، خۆ دەرگای زۆرخانە نییە هەر چۆنێ بێ بیکەیتەوە، دەبێ زۆر بە هێمنی و لەسەر خۆ بەلای چەپ ڕا بای بدەی تا دەرگاکە دەکرێتەوە. من بیرم لە لای وەرگرتنی ژمارەی فایل بوو. گوێم بە قسەی شوفێر و ڕێبوارەکان نەدا. بۆ ئەوەی شتەکە لە کورتی ببڕێتەوە زۆر بە ئارامی و بە ئەدەبەوە گوتم، حەقتانە، بەڵام منیش چ خەتایەکم نییە، کارەکەم گیری خواردووە و بیرم لە لای خۆم نییە. نەمتوانی دەرگاکە بکەمەوە. شوفێرەکە هەر وازی نەهێنا و گوتی، بابە گیان، کەسێک کە دەرگای تاکسییەکی بۆ نەکرێتەوە، مانەوەی لە دنیادا بێسوودە. زۆری نەمابوو بکەومە وێزەی و بڵێم. فڵانی، تۆ وەرە بنیادەمێکی زیندوو بدۆزەرەوە و ئەوجا ئەرکەکەی بڵێ، بەڵام لەوە ترسام کە لە ناوەندی ڕێگاکەدا دام بگرێ و کارەکەم بە نیوەچڵی بمینێتەوە. زمانی خۆم گرت و بێدەنگ بووم. ئەمجا ڕێبوارێکی دی کە سەر و ڕدێنی سپی بوو، دەستی پێ کرد و گوتی. هۆی ئەوەیە کە سەرنج نادەن، دڵیشیان بە ماڵی خەڵکی ناسووتێ. پڕ بە دڵ حەزم دەکرد بکێشم بە نێو دەمی ئەم پیرەمێردەدا و لاڵی بکەم تا جارێکی دی خۆی لە کاری خەڵکانی دی هەڵنەقورتێنێ. بەڵام فایلەکەم لە دەست دەچوو. شفێرەکە لە وەڵامی ڕێبوارەکەدا گوتی، وەڵڵا باوکە گیان، من تەواو هەراسان بووم، دەبێ ڕۆژێ هەزاران جار ڕێبوارەکان فێری کردنەوە و داخستنی دەرگا بکەم. بریا دەوڵەت قوتابخانەیەکی بۆ ڕێبوارەکان دەکردەوە. ڕێبوارەکە وەڵامی دایەوە. ڕۆڵە گیان، ئەم کارانە پێویستی بە چوونە قوتابخانە و دەورەبینین نییە، بنیادەم دەبێ تۆزێ هۆش و گۆشی ببێ. دەوەرە ئەم کەرە لەو قوڕاوە دەربێنە تەمەشایەکی ڕێوارەکانی دیمکە خوا خوان بوو یەکێکیان ڕەحمی بتلی سێتەوە و بڵێ دەبەسە بابا ئەوەندە ئەم بێ چارەیە سەرکۆنە مەکەن وەلێ ورتە لە کەسەوە نە هەر دەتگوت لەوێش نین تاوێکی دی ڕۆیشتین ڕێبوارێکی بە تەمەن بە شفێرەکەی گوت ڕۆڵە من لێرەدا دادەبەزم شفێرەکە وەستا بابە لە دەرەوە دەبێ بەلای چەپ ڕا بای بدەی و لە ژوورەوە بەلای ڕاستدا. ڕێبواری بەتەمان کە چەند چرکەیەک لەمەوپێش لەگەڵ شفێرەکەدا وەکوو باوک و کوڕ وابوون، هاواری کرد. جا خەتای من چییە؟ تاکسییەکەت فریشقەیە. چەند ئوتومبێلێ لە دوامانەوە ڕیز بوون و دەستیان بە هۆڕن لێدان کرد. شفێرەکە بە تەوسەوە وەڵامی دایەوە. پیرەمێردی خەڵەفاو، کادیلاکت دەوێ؟ ئەمەش لە ئێوە زیادە. دەی خێرا دابەزە. پۆلیس دێ سزان دەدا دابەزە دەی. ڕێگا تەنگا بۆوە و تاکسیەکە زۆر بە زەحمەت لە سەر خۆ دەچوە پێشێ لە شفێرەکەم پرسی ئەمە چ وەزعێکە بۆ شەقامەکان گیراون ئەمە وڵات نییە شفێرەکە بە تووڕەیەوە مۆڕی لێکردم و گوتی چپەلەتە نیازی کوێت هەیە گوتم کاری دایرێم هەیە و زۆر بە پەلم ئەگەر تاکو سعات پێنج تەواو نەبێ ئەو پارەی کە دەبێ وەری بگرم لە کیسم دەچێ شفێرەکە لە قاقای پێکەنینی دا و سعاتەکەی نیشاندام ئەوە تۆ لە کوێی برادەر سعات شەش و نیوە کێشان بەسەری خۆمدا گوتم ماڵ وێران خۆم ئۆف ئەم هەموو تۆس و توانجەم قوبول کرد ئەو هەموو پاڕانەوەیم بێسوود بوو جا تازە خێرایان سوک بڕانێ دەرگا بکرێتەوە یان نەکرێتەوە بە منچی من تەنیا سبەیم بەدەست بەوە ماوە کە ژمارەی فیلەکەم وەربگرم دایرەکانی دەوڵەتیش هێندە لە یەکدیەوە دوورن کە لە ڕۆژێکدا ناکرێ ژمارە و وەربگرم و پارەکەشم وەربگرم. بەندیەکان کە بێدەنگ بووبوون لەپڕ کەوتنە جموجۆڵ، یەکێکیان بە دەنگی بەرز گوتی، دە وەرن تەگبیری بکەن، ئەوانی دیش بە یەک دەنگ وڵامیان دایەوە، هێی وەستا چۆنی تەگبیر بکەین؟ زیندە دەمی وشک بووبوو. بیرەوەرییە تاڵەکان بە ڕادەیەک کاریان تێ کردبوو کە نەیتوانی درێژە بە حیکایەتەکەی بدا. ڕدێن سپی قاوشەکە هاواری کرد، ئا ئا ئا ئاش ئاش چای چی؟ چەند چایەکی گەرم بێنە. شاگرد چایچیەکە بە ڕاکردن هات لە بەر دەرگاکە وێستا و بە دوو دڵیەوە گوتی. قوربان نیوە شەوە، شتەکانمان پێ چاوەتەوە ئەگەر دەفەرموون. ڕدێن سپی لە ژێر لێوەوە هەندێ جنێوی دا و گوتی. نا پێویست ناکە بڕۆ. شاوری مامورە بستە باڵاکە لە ڕاڕەوەکاندا دەنگی دایەوە و کاتی نووستنی ڕاگەیاند. ڕدێن سپی قاوشەکە گوتی، کوڕینە، بزنە ژێر جێگاکانتانەوە، ئێستا ئەو هەتیوە دێت و قسەیەک دەکا. با پاشماوەی حیکایەتەکەی بۆ سبەی شەو بمێنێ. بەندیەکان بە پەلە چوونە ژێر جێگاکانیانەوە و خۆیان کردە خەوتوو.